یەکەم جاریشیان بەگەڵ ئەو کەرەسە و مادانەی ئەمڕۆ لە بواری پاکژکردنەوەدا بەکاریان دەهێنین لەو سەردەمەدا بوونیان نەبووە، ئیتر لەو ڕۆژگارەدا پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم بە مەبەستی پاکژکاری دژە میکرۆب بە زۆری ئامۆژگاری بەکارهێنانی گڵی دەکرد، ئینجا دواتر و لە ئەنجامی لێکۆڵینەوە زانستیەکاندا دەرکەوت کە گڵیش هەر وەک ئاو کرداری پاکژکردنەوە ئەنجام دەدات. ئەمە سەرەڕای ئەوەی کە گڵ هەردوو مادەی تەتریالیت و تێترا سایکلینی تێدایە کە بۆ لەناوبردنی کۆمەڵە میکرۆبێک بەکاردێن جا کاتێک پێغەمبەری خوا ڕێنمایی بەکارهێنانی گڵ دەکات بۆ شوشتن مەبەستی ئەوەیە کە پێویستە سەرەتا کەرەستەکە تاقیم بکرێت جگە لەم واتایانەی سەرەوە فەرموودە پیرۆزەکە سەرجەممان بۆ ئەم لایەنانەش ڕادەکێشێت یەکەم کۆمەڵە نەخۆشیێک کە لەوانەیە لە سەگدا بوونیان هەبێت ئەگەری ئەوە هەیە لە جەستەی مرۆڤیشدا ژینگەی لەباریان بۆ بڕەخسێ ئەمەش بە یەکێک لە بابەتە هەنووکەییەکانی ڕۆژگاری ئەم ڕۆمان دادەنرێت دووەم ئەو شتانەی کە وەک پاشەڕۆی سەگوان دەکرێ بە تەواوەتی زیانیان هەبێ بۆ تەندروستی مرۆڤ لیکەکەیشی هەروە خۆ ئەگەر لە کاتی خۆیدا ڕێوشوێنی پێویست نەگیرێتە بەر ئەوە پێشگرتن لەو نەخۆشیەی کە لەوانەیە بگوازرێتەوە دەبێتە کارێکی مەحاڵ هەر بۆیە تەعقیمکردن گرینگی تایبەتی خۆی هەیە. سێیەم، لایەنێکی دیکەی سەرنجڕاکێش لەوەدایە کە دەبێت یەکەم شوشتن بە گڵ بێت، بریتییە لەوەی کە گڵەکە لەو ساتەدا دەگۆڕێت بۆ میکرۆبێکی پاکژکەر و ئیتر پێویستە ئەویش شەش جار، لە ڕیوایەتێکی تردا حەوت جار بشۆرێت. تەنانەت ئەم بابەتە بووبووە سەرباسی هەندێک لە بڵاوکراوە ئاڵمانی و بەریتانییەکان، بەم جۆرە ڕاستبێژی و دروستی فەرمایشتەکانی سەروەرمان، عەلەیهی سەلاتی وەسەلام، لەلایەن ئەوانیشەوە تەزدیق دەکرێت پێغەمبەری خوا لە بەرامبەر سەگدا هێندە هەستیار بوو تەنانەت جارێکیان بە جۆرەی ئیجدیهادی خۆی فەرمانی کوشتنیدا بەڵام دواتر ئەم فەرمانەی وەستاند و فەرمووی ئەگەر سەگەکان بە تەنها خۆیان عومەتێک نەبوونایە ئەوە فەرمانم دەدا بە کوشتنیان واتای ئەمەش ئەوەیە ئەگەر سەگەکانیش بە وێنەی نەتەوە جۆراو جۆرەکانی تری وەک ئادەمیزاد و ڕووەکەکان و بێجیانەکان و هەتا دوایی ڕەگەزێک نەبوونایە لە ڕەگەزەکانی پاراستنی هاوسەنگی ژینگەیی، هەروەها بە گوێرەی ڕێسای گەردوونی و سروشتیەکان زەرورەتێک نەبوایە لە بونیاندا، ئەوا ئەو کاتە فەرمانم دەدا بە لەناوبردنیان، چونکە سەگ سەرچاوە و لانکەی میکرۆبە. ڕوانینی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بۆ بابەتەکە لە ڕوانگەی ئەم هەڵوێستەی دواییەوە، خۆی لە خۆیدا موعجیزەیەکی ترە. ئەوەتا دەبینین ئەو ڕێسا و هاوسەنگییە ژینگەیەی کە لە سرووشتدا کارایە و ئێمە خەریکە تازە بە تازە حونجەی دەکەین، هەر لەو کاتەوە بایەخی پێدراوە و لەسەر بنەمای نەکوشتنی بە هەوەنتەیی سەگەکان باسی لێوە دەکرێ و دەکرێت بە یاسا. ئێمەش پاش هەزار و چوار سەد ساڵ ئینجا خەریکە وردە وردە دەرک بە زەروورەتی ڕێگرتن لە قڕتێکەوتنی وەچەی گیاندارانی وەک نەهەنگ و فیل و کەرکەدەن دەکەین. کە تێکچوونی هاوسەنگی ناو سرووشتیان لێ دەکەوێتەوە جا کاتێک پێغەمبەری خوا پێش هەزار و ئەوەندە ساڵ دەفەرموێ ئەگەر سەگەکان بە تەنها خۆیان ئومەتێک نەبوونایە ئەوە لە سەردەمێکی زۆر پێشوەختەوە بابەتێکی زۆر گرنگمان وەبیر دێنێتەوە بەڵێ خی گەورە عزەوەجل لە گردردونی بەدی هێناوە و هاوسەنجیشی گشتیشی لە نێوان ئەو توخم و ماکانەدا هێناوەتە ئاراوە کە ئەم گردردونیان پێکهێناوە ئەم ئاەتە پیرۆزەش بە تەنها لەو ڕستە چەند وشەیەی سەرەوەدا توانیمان چەند لایەنێکی معزیزەی تۆمار بکەین بەڵام چێ دەزانێت لە داهاتوودا هەمان ڕستە دەبێتە ئیلهامی چەند حقیقت خۆ ئەگەر هەر کەسێکی تر بە ڕەچاوکردنی مێژووی دەربڕینی ئەم وتەیە بە درێژایی هەموو ژیانی لە بیرکردنەوەدا بواە و تەنها ئەم تاکە ڕستەی بووتەیە ئەوە ئەمە بەس بوو بۆ ئەوەی بیخەینە ڕیزی زانا و بلیمەتەکانەوە کەچی پێغەمبەری خوا سەڵ الله عليه وسلم ئەم فەرموودەیە و هەزارەهای تری وەک ئەمەی فەرمووە، ئێستا با لێگەڕێین، بلیمەتی لە دەرگانەی ئەو سەروەرەدا خەریکی سواڵکردن بێ و ئێمەش کۆتایی بەم بڕگەیە بهێنین. زۆر بە ڕوونی و بە بێ هیچ دوودڵییەک دەڵێین، بەسەرهات و ڕووداوەکان هەمیشە و هەردەم بە زمانی تایبەتی خۆیان تەسدیقی پێغەمبەری خوا دەکەن و دووپاتی دەکەنەوە کە، تۆ پێغەمبەری خوایت و هەموو کات ڕاستگۆ و دروستیت. جا ئێمە گومانمان لەوەدا نییە کە تا هۆشیاری زانستی بەرەو پێش بچێ ڕۆژێک دێ مرۆڤەکانیش هەمان قسە دووبارە بکەنەوە بەڵێ ئەمڕۆ زانستەکان هەر یەکەیان وەک سیخوڕێک بەناو بوونەوەراندا ڕۆچوون و سەرگەرمی لێکۆڵینەوە و وردبوونەوەی ئەو ڕاستیانەن کە قورآن و سنت باسییان کردوون لەژێر ڕۆشنایی ئەم لێکۆڵینەوانەشدا ئەو ڕۆحە هەستیارانەی کە بە ڕووی حەقیقەتدا بێدارن ڕۆژ لە دوای ڕۆژ ڕاستی و دروستی پێغەمبەری خۆیان ڕوونتر بۆ دەردەکەوێت و بە زمانێکی زوڵاڵتر دەیدەن بە گوێی جیهاندا دەستشتن لە پێش و پاشی خواردن لە فەرمودەیەکدا کە تیرمدی و ئەبوو داود ڕیواەتیان کردووە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم دەفەرموێ. برکة الطعام الوضوء قبله والوضوء بعده بەرەکەتی خواردن لە شۆردنی دەستەکانتاندایە لە پێش نان خواردن و لە پاشیشیدا واتا ئەگەر لە خواردنەکانتاندا بە دوای موبارەکی و پاک و خاوێنیدا دەگەڕێن و حەز دەکەن ئەو خواردنە دەیخۆن ببێتە مای بەرەکەت بۆتان ئەوە هەم لە پێش و هەم لە پاش تەواوبوونیشدا وەک ئەوەی دەستنوێش بگرن دەستەکانتان بشۆن. پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بە متانەی بنەما و بناغەیەک بۆ پاکژی دادەڕێژێت ئەگەر نا ئێمە بە عقلی خۆمان دەرشی ئەمانەمان نەدەکرد نەخاسمە مرۆڤی ئەو سەردەمە هەرگیز بیری بەلای ئەوەدا نەدەچوو کە دەکرێ لە نێو نینۆکێکدا ملیۆنەها میکرۆب خۆیان مەڵاس بدەن تۆ واز لە خەڵکی ئەو کاتە بهێنە، هەر لەم سەردەمەی خۆماندا چەند کەس هەیە ڕووی زانستی ئەم بابەتە بزانێت، دیسان سەبارەت بە پاکوخاوێنی، پێغەمبەری خوا ئامۆژگاریمان دەکات کە کاتێک لە خەو هەڵدەستین یەکسەر دەست نەبەین بۆ خواردن، بەڵکو پێویستە سەرەتا دەستەکان جوان بشۆرێن، چونکە مرۆڤ نازانێت کاتێک لە خەودا بووە دەستی لە کوێدا بووە و بەرچی کەوتووە. هەروەک دەبینین پێغەمبەر صلی اللە علیه وسلم پاکژی دەستەکانی دەخاتە پێشچاو و بە بایەخەوە جەختی لەسەر دەکاتەوە پزیشکەکان ئەمڕۆ توانیان بە تەواوی لەم مەسلەیە تێبگەن و بۆ خەڵکیشی ڕوون بکەنەوە بەڵێ مرۆڤ لە کاتی نووسندا دەستی بەم لەو ئەو لادا دەگێڕێ و بێ ئەوەی ئاگاشی لێبێ دەستی میکرۆباوی دەبێ اینجا کاتێک بێ دەستشتن دەست دەبا بۆ دەمی ئەوا ڕوونە کە چی قووت دەدات. جا مەگەر لەو سەردەمەدا میکرۆسکۆب و تیشکی ئێکس و تاقیگەی شیکاری هەبوون تا پێغەمبەری خوا ئوممەتەکەی لەو میکرۆبانە ئاگادار بکاتەوە کە دەستی مرۆڤ پیس دەکەن؟ نەخێر، هیچ کام لەمانە بوونیان نەبوو، بەڵام لەو دیو هەموو ئەمانەوە حەقیقەتێک بوونی هەبووە، ئەویش مەوجوودیەتی ئەو زاتە بووە کە لە ڕێگەی درێژە شەپۆلە جۆراوجۆرەکانی وەحییەوە سەرجەم ئەمانەی فێر دەکرد. بەڵێ ئەو هەمیشە لەلایەن موعەلیمی ئەکبەرەوە جا لە ڕێگەی الوحی المتلوەوە بێت یان الوحی غیر المتولوەوە فێر دەکرا ئیتر ئەویش ئوممەتەکەی فێر دەکرد و تەبلیغی دەکردن هەر بۆیە مەحاڵە لە فەرمایشتە پیرۆزەکانیدا هێندەی تۆسقاڵێک هەڵبەستن و ناڕاستی بەرچاو بکەوێت پاک و خاوێنی دەموددان سیواک لە حەدیسێکی متەواتیردا کە لە کوتوبی سیتەدا بە کۆی دەنگ ڕیوایەت کراوە و ئیمزای نزیکەی چل سەحابی هەڵگرتووە، پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم دەفەرموێ. لولا ان اشق علی امتی لامرتهم بالسواک عند کل صلوة. ئەگەر لەبەر ئەوە نەبوایە کە بارگرانی دەخەمە سەر شانی ئومەتەکەم ئەوا فەرمانم پێدەدان پێش هەموو نوێژێک سیواک بکەن. جا لەبەرەوەی پێغەمبەری ڕەحمەت عەلەیهی سەڵات وەسەلام لە خەمی ئەوەدا بوو ئوممەتەکەی نەخاتە ناڕەحەتی و ئازیەتەوە ئەگەر نا ئەو کات سیواککردنیش هەر وەک دەستنوێژ دەبوو بە یەکێک لە فەرزەکانی نوێژ شتێکی واش لەگەڵ بنەمای ئاسانکاری کە لە ڕۆحی ئەم دینەوە سەرچاوی گرتووە یەکی نەدەگرتەوە چونکە زەحمەتە هەموو کەسێ لە هەموو شوێنێکدا سیواکی دەست بکەوتە بەکارهێنانی سیواک فەرز نییە، بەڵام لەگەڵ ئەوەشدا یەکێکە لە سوننەتە گرنگەکان. زانایانی پێشین چەندین بەرگ کتێبیان دەربارەی ئەم بابەتە نووسیوە، لێکۆڵەرە هاوچەرخەکانیشمان چەندین توێژینەوەی زانستیان لەمەڕ ئەم بابەتە بە ڕەهەندە جیاوازەکانیەوە بە ئەنجام گەیاندووە، ئینشاڵڵا لە داهاتوودا ئەو باسانەش دەخوێننەوە. سیواک واتا پاکردنەوەی ددان دیارە ئەمەش تەنیا بە سیواک ناکرێت بەڵکو و پەنجە خوێ مەعجون یا خوشتی تریش دەکرێت بەکاربهێنرێت بەڵێ هەر کەسە و بەو شێوەیە دەیەوێ دەتوانێت ددانی پاک بکاتەوە کەسیش مافی ئەوەی نییە لە بەرامبەر ئەمەدا هیچ بڵێ بەڵام دەبێ ئەوەمان لە یاد نەچێ کە سیواچیش کۆمەڵە خاستێکی تایبەتی خۆی هەیە ئێستا بیر لە دینێک بکەنەوە کە موبەلیغەکەی نەک دامەزرێنەر و دانەرەکەی چونکە دامەزرێنەر و دانەری دین تەنها خوای گەورەیە، سەروەرمان ڕاگەیەنەر و تەبلیغکاریەتی، فەرمان دەدات و ڕۆژی پێنج تا دە جار سیواک بکرێ و بەکارهێنانیشی وەک سوننەتێک داناوە، بۆیە لەم ڕوانگەیەوە دەتوانین بڵێین ئیسلام هەر لە زووەوە چەمکی پاکژی دەم و ددانی هاوچەرخی لە دواوە بەجێهێشتووە، لە ڕاستیدا وانازانم تەنانەت پزیشکەکانی ددانیش چ جای خەڵکی ئاسایی، ڕۆژی پێنج تا دە جار ددانیان بشۆن ئەمە لە کاتێکدا کە ددان پاکردنەوەی ڕۆژانەی سەروەرمان بەلایەنی کەمەوە خۆی لەم ژمارەیەدا دەبینیەوە ئەوە تا شەوانە چەند جارێک هەڵدەستا بۆ نوێژ و لە پێش هەر نوێژێکیشدا سیواچی بەکاردەهێنا ئینجا لە نوێژی بەیانی هەردوو نوێژی ئیشراق و دەحی نیوەڕۆ و ئەسر و شێوان و خەوتناندا هەروەک لە کاتی دەستنوێژ و بەر لە نوێشکردنیشدا بەردەوام سیواکی دەکرد ئەمە سەرباری ئەوەی کە لە دوای هەر خواردنێکدا هەرگیز پاکردنەوەی ددانەکانی پشتگوێ نەدەخست جا ئەگەر هەموو ئەمانە ژمارە بکەین پێم وایە سیواکردنی پێغەمبەری خوا سەڵ الله و عليه وسلم وا تا پاکشکردنەوەی دەموددانی ئەو ژمارەی تێپەڕ دەکات کە لە سەرەوەدا ئاماژەمان پێدا نوری نەمر.